قسەکردن نیعمەتە. لە ڕاستیدا دەمی مرۆڤ کە بەهرەمەندی نیعمەتی دەربڕینە، ئەندامێکە نرخ و بەهای لە پێوانە نایەت، بەڵام کاتێ ئەندامێکی وا موبارەک لە خراپەدا بەکارهات، دەبێ بە زیانبەخشترین ئامراز و مرۆڤ بەرەو کارەسات و لەناوچوون دەبات. هەر دەمەکە مرۆڤ بەهۆیەوە دەتوانێ تەسبیح و تەقدیسی خوای گەورە بکات. فەرمانکردن بە چاکە و نەهیکردن لە خراپەش هەر لە ڕێی دەمەوە دەکرێت. مرۆڤ لە ڕێی دەمەوە پەڕاوی گەردوون و ڕاڤەکارە ئەزەلییەکەی کە قورئانی پیرۆزە، دەخوێنێتەوە و بۆ کەسانی تریشی باس دەکات. جاری واش هەیە بە دەربڕین و گوفتارەکەی مرۆڤی بێباوەڕ دەهێنێتەوە نێو بازنەی باوەڕەوە. ئەمەش کارێک ئەنجام دەدات کە چاکتر بێت لە هەموو ئەو شتانەی خۆری بەسەردا هەڵدێ و ئاوا دەبێ. هەروەها مرۆڤ لە ڕێی دەمیەوە بەرز دەبێتەوە بۆ، اعلی العیلین، لە لوتکەی سیدقیەتدا تەخت دادەمەزرێنێ. بەڵام بیرمان نەچێ کە هەر ئەم دەمەش مرۆڤ بەرەو تیاچوون دەبا. ئەوەتا هەرچی کوفر و کوفرانە هۆکارەکەی دەمە. ئەوانەی پڕ بە دەم جنێو بە خوا و پێغەمبەرە پایەبەرزەکەی علیە الصلوة و السلام دەدەن، هەر لە ڕێی دەمەوە ئەم تاوانە قێزەوەنە ئەنجام دەدەن. هەرچی درۆ و غەیبەت و بوختانیش هەیە، هەر بە دەم دەکرێت. لەمەوە بیگرە تا ئەوەی مرۆڤ لە ڕێی دەمەوە دەکەوێتە نێو چاڵی درۆی موسەیلەمەوە، ئەوەتا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم تەنها یەک وشە دەفەرموێ و سەرنج بۆ لای یەک ئەندام ڕادەکێشێ، ئیدی ئەو تاکە وشەیە بە سەدان حەقیقەت کە تا ئێستا باس نەکراون و ئەو چەند لایەنەش کە لەسەرەوە باسیان ڕابورد هەر هەمووی لە خۆیدا کۆ دەکاتەوە و پێمان دەفەرموێ دەم لە ڕێگەی بازنەی ڕێگەپێدراوی خۆیدا بەکار بێنن تا منیش بەڵێنی بەهەشتتان بدەمێ. ئەمە بەو مانایە نایە کە دەمتان دابخەن و بۆخۆتان لە گۆشەیەکدا دابنیشن، بەڵکو مەبەستی ئەوەیە کە لە بازنەی ڕێگەپێدراودا بەکاری بێنن. ئەدەب لە قسەکردندا. دەبینین پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام، ناوی ئەندامی مەحرەم ناهێنێ، بەڵکو لە شوێنیدا دەستەواژەی، لە نێوان دوو قاچ، بەکار دەهێنێ. ئەمەش خۆی لە خۆیدا یەکێکە لە دەرکەوتەکانی ئەدەبە بەرزەکەی. جا خۆ تەنانەت کاتێ لەو شتانەش دەدوا کە باس کردنیان بە لای ئێمەوە ئەو پەڕی ئاسایی و سروشتی بوون، ئەو لە نێو ئەدەبێکی قووڵی وا تایبەت بە خۆیدا قسەی لێ دەکردن. تەنانەت ئەو شتانەش کە بە ڕواڵەت بە لای هەندێکمانەوە ناحەز و بێزراو بوون، لەپڕ لە بەر چاواندا دەبوون بە تابلۆی جوان و نەخشین. مرۆڤێک بوو هەر بە ئەخلاق و ئاکار و خووڕەوشت و سروشتی لەسەر جوان و جوانخوازی بەرنامەڕێژ کرابوو. بڕوانە کاتێک باس لە ئەندامێک دەکرێت کە ناوهێنانی لەنێو مرۆڤەکاندا مایەی شەرمە، ئەو لە نێو جوانیە تایبەتیەکەی خۆیدا ئاماژەی بۆ دەکات و دەستەواژەی نێوان دامێن بەکاردەهێنێ. دەی من چی بڵێم؟ هەڵبەتە جوانە ئەوەی پەیڕەوی جوانان دەکات. نێوان دامێن. نێوان دامێن زۆر گرنگە. ئەو میوە قەدەغە کراوەی کە بوو بە هۆکاری هاتنە دەرەوەی حەزرەتی ئادەم لە بەهەشت لەم ڕەهەندەدا وەرگیراوە. جا لەبەر ئەوەی شیکردنەوەی دوور و درێژی ئەو ئایەتە کە باس لە هاتنە دەرەوەی حەزرەتی ئادەم دەکات لە بەهەشت لە دەرەوەی بابەتەکەمانە، بۆیە ئێستا ناچینە ناو ئەو باسەوە، بەڵام لەبەر هەستیاری و گرنگی بابەتەکە چەند لایەنێک دەخەینە ڕوو. وەک چۆن بەردەوامیی نەوە و وەچەکان لەم ڕێگایەوەیە، لەناوچوون و داڕمانیشیان بەهۆی زینا و بەدڕەوشتییەوە هەر لەم ڕێیەوەیە، چونکە لە ئەنجامی خراپ بەکارهێنانیەوە ڕەچەڵەک و نەژادەکان تێکەڵی یەک دەبن و دەشێوێن، بەم هۆیەشەوە گرنگترین ئەو تایبەتمەندییانەی کە پێویستە لە هەموو سیستەمە یاساییەکاندا بپارێزرێن، دەبنە قوربانی دەستی ئەم لایەنە و تیاچوون و ڕووخان بەرۆکیان دەگرێ. کێ باوکی کێیە؟ کێ میرات بۆ کێ جێ دێڵێ؟ کێ داوای ماف لە کێ دەکات؟ خێزان چۆن دەپارێزرێ؟ میللەت چۆن بە زیندوویی دەمێنێتەوە؟ هەموو ئەم پرسیارانە و هاوشێوەکانیان وابەستەی عیفەت و داوێنپاکین، لە کاتێکدا مرۆڤە داوێنپاکەکان و ئەو کۆمەڵگانەش کە لەو مرۆڤانەوە هاتوونەتە مەیدان، تاوەکو قیامەت بەردەوامی بە بونیادی ناوخۆیان دەدەن، کەچی ئەو تاک و میللەتانەی نوقمی نێو لیتاوی زینا و بەدڕەوشتی بوون، ناتوانن بوونی خۆیان لە وەچەیەک زیاتر درێژە پێ بدەن. لە ڕاستیدا بە وێنەی سەرجەم بابەتەکانی تر، لەم بابەتەشدا بازنەی حەڵاڵ بەرفراوانە و سەر و زیادی تێرکردنی حەز و ئارەزووەکانی مرۆڤە، بۆیە هیچ پێویست بە چوونە نێو بازنەی حەڕام ناکات، چونکە ئەو حەز و ئارەزوانەی لە مرۆڤدا هەن لە بازنەی حەڵاڵیشدا دەکرێ بە جوانترین شێوە دەستەبەر بکرێن و تێر بکرێن، لەبەر ئەمەیە کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرموێ. تناکحوا تکثروا فانی اباهی بکم الامم. هاوسەرگیری بکەن و زۆر ببن، چونکە لە بەرامبەر ئومەتەکانی تردا شانازی بە زۆریتانەوە دەکەم. بەڵێ. پێغەمبەر علیە الصلوة والسلام لە بەرامبەر ئومەتەکانی تردا شانازی بە زۆری ئومەتەکەیەوە دەکات، تەنانەت ئومەتەکەی ئەوەندە زۆر دەبێت ئومەتەکانی تر لە چاویدا دیار نامێنن. جا زۆربوونی ئومەتەکەی دیسانەوە بەندە بە داوێن پاکیەوە. بەڵێ تەنها لەم ڕێگایەوە ئەو ئەنجامە بەدەست دێت. بێ ڕەچەڵەک و نەسەبەکان و ئەوانەش کە خاوەنی ڕەسەنترین نەسەبن هەر لەم ڕێیەوە چاو بە دنیا هەڵدێنن ئیدی ئەوێ زەوییەکی بە پیتی وایە کە بە ڕووی هەر دوو دژەکەدا کراوەیە. لە لایەکی ترەوە، سۆراغی مرۆڤ لەم ڕووەوە بە دوای ڕێگەیەکی حەڵاڵدا، پاداشتی ئەنجامدانی فەرزێکی دەست دەخات. کاتێک پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەمەی بۆ هاوەڵە بەڕێزەکانی ڕوون دەکردەوە، ئەصحاب بە سەرسوڕمانەوە پرسیان کە چۆن شتی وا دەبێت؟ پێغەمبەری خواش علیە الصلوة و السلام بە دەم زەردەخەنەوە ئەم وەڵامەی دانەوە، ئەی ئەگەر بە ڕێگای حەڵاڵ ئەنجامی نەدایە، حەرام نەدەبوو؟ هەمووشمان دەزانین کەوا سێنان لە حەرام فەرزە، کەواتە گرتنەبەری ڕێگەیەکی حەڵاڵ پاداشتی فەرزێک دەستی مرۆڤ دەخات. دە ئێستا بڕوانن بابەتێکی وا کە لە ڕوانگەی ڕواڵەتەکەیەوە خەڵکی بە ناوهێنانی شەرم دەیانگرێت، ڕێگەیەکە کە تەنانەت پێغەمبەرانیش پێیدا تێپەڕ بوون، دەی ئەگەر هەستێکی وا بە حەزرەتی ئادەم عەلەیهی سەلام نەبەخشرایە، شانازی مرۆڤایەتی، حەزرەتی محەمەد صلی اللە علیه وسلم چۆن دەهاتە بوونەوە؟ کەواتە ئامانجی سەرەکی ئەو میوە قەدەغەکراوە و مەبەستە ڕاستەقینەکەی، بریتی بووە لەوەی کە بەری سەروەرمان صلی اللە علیه وسلم بگرێت. ئەگەر حەزرەتی ئادەم علیە السلام پەیوەندی نێوان دەست بردن بۆ ئەو میوە قەدەغەکراوە و هاتنە دنیای حەزرەتی محمدی صلی اللە علیه وسلم بزانیایە نەک هەر دەستی بۆ دەبرد، بەڵکو دارەکەی بەڕەگەوە دەخوارد. وەختی خۆی ئەم وتەیەم لە یەکێک لە وتاربێژە دڵگەرمە بەجۆشەکانمانەوە بیست. ویلایەتی ستونی بە تایبەت لێرەدا دەمەوێت سەرنجتان بۆ لای بابەتێکی زۆر گرنگ ڕابکێشم. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بەڵێنی بەهەشت دەدات بەو کەسانەی کەوا بەڵێنی پاراستنی نێوان هەردوو شەویلگە و نێوان قاچەکانی دەدات، ئەو بەژن و باڵا نایابانەی مژدەی بەهەشتیان پێ دراوە دیارن، کەواتە بەدەر لەوانیش کەسانێکی تر هەن کە لەبەر حورمەتی ئەو پایەیەی پێی گەیشتوون و ئەو نزیکیەی دەستیان خستووە بەهرەمەندیەکی لەم جۆرەیان بەدەست هێناوە، بەدەستهێنانی ئەم بەهرەمەندیەش دەگەڕێتەوە بۆ زەحمەتی پاراستنی دەم و داوێن، ڕێشی تێدەچێ وابێ. چونکە لەو ساتانەدا کە شەهوەت زۆر بۆ مرۆڤ دێنێ و سەر تاپای جەستەی دەتەنێ و ڕۆحی دەهەژێنێ، تەنانەت لەو کاتەدا کە ئیرادە سست و خاو دەبێتەوە و بە ڕووی هەموو جۆرەکانی خراپەدا دەکرێتەوە، خۆگرتنەوەی مرۆڤ و زاڵبوونی بەسەر نەفسیدا لە بەر خاتری خوای گەورە، کارێکی هێندە گرنگە، لەوانەیە هەر بەستوونی بیگەیەنێتە لووتکەی کەمالات. بە دڵنیاییشەوە ئەو کەسەی لەم کارەدا سەرکەوتوو دەبێ، دەچێتە ژێر کەفالەتی پێغەمبەری خوا و بەرەو بەهەشت دەفڕێت. بەڵێ، جەخت دەکەمەوە و دەڵێم، ئەوەی بتوانێ کەف و کوڵ و هەڵچوونەکانی نەفسی لغاو بکات، لە دەمی ئامادەیی نەفس بۆ هەموو جۆرە خراپەکارییەک، بتوانێ بیخاتە ژێڕ کێفی خۆی و بیگرێتەوە لە چوونە نێو تاوان و بەردەوام بە ئارامییەوە لە ڕوویاندا بوەستێتەوە و بە بێ وچان کار لە سەر ئەم خاڵە لاوازانە و هاوشێوەکانی بکات، ئەم کەسە دەتوانێ لە ساتێکدا ئەو فەیزانە بەدەست بێنێ کە کەسانی دی بە چەندین ساڵ سەیر و سلوک و موجاهەدەی نەفس ئینجا دەتوانن بەدەستی بێنن. هەروەها پاداشتێکی دەست دەکەوێت کە زۆر لە پاداشتی ئەو کەسانە زیاتر بێ کە هەموو شەوێک هەزار ڕکەعات نوێژ دەکات. هەموو ئەمانەش لە ماوەی تەنها ساتێکدا. بەڵێ، لە ماوەی تەنها ساتێکدا دەستی دەخات و بە شێوەیەکی ستوونی دەیگەیەنێتە مەقامی ویلایەت. تکا دەکەم کەس وا گومان نەبا کە بەمانە لە قەدر و بەهای نوێژ و ڕۆژووی نافیلە کەم دەکەمەوە، بەڵکو هەر یەک لەوانە بۆ خۆی هۆکارێکی گرنگی نزیک بوونەوەی بەندەن لە کردگاری بەدیهێنەری، تا دنیاش دنیا بێ هەروا دەمێنێتەوە. بەڵام لێرەدا تەنها ویستمان یەکێکی تر لەو هۆکارانە بێنینەوە یاد کە مرۆڤ بەرەو کەماڵاتی مرۆڤایەتی بەرز دەکەنەوە، دەی با لە خوای گەورە بپاڕێینەوە کە لە ڕووی بەشەریەتەوە هێزی پێنج شەش مرۆڤمان پێ ببەخشێت و پڕچەک و سازمان بکات بەو بنەمایانەی کە مرۆڤ بەرەو ئەوجێ کەماڵات و مرۆڤایەتی بەرز دەکەنەوە و بشمان پارێزێت لە هەموو جۆرە خراپ بەکارهێنانێکیان. لە ڕاستیدا زۆر گرنگە کە مرۆڤ بە سروشتێکی لەبار بۆ خراپە و لە زەمینەیەکی پڕ مەترسیدار خۆی بپارێزێت و بەردەوام بێت لە ڕێکردن. بەڵێ! هەر وەک ناوەڕۆکی بحسب المغرم المغنم و ئاماژەی بۆ دەکات، پاداشت و دەستکەوت هێندەی ماندووبوونە، بەرزی و بڵندیش بە ئەندازەی بەزاندنی مەترسییەکانە، ئەو زەمینەیەی کاری تێدا دەکەین چەندێک مەترسیدار بێت و ئەو بەرپرسیارێتیەی دەیگرینە ئەستۆ چەندە لە ڕۆخی کەندەڵاندا بێت ئەوەندە پاداشت و خەڵاتەکەی گەورەتر دەبێت. با ڕۆشنایی زیاتر بخەینە سەر بابەتەکە. ئەوەتا خوای گەورە هەندێ مادەی زیانبەخشی خستووەتە نێو ماهیەتتان، لەوانە، توڕەیی، قین، نەفرەت، شەهوەت، بەڵام هیچ کام لەمانە هیچ کاتێ نەیانتوانیوە کاری خۆیان لە ئێوەدا ڕایی بکەن و بتانخاتە ژێر ڕکیفی خۆیانەوە، بەڵکو بە پێچەوانەوە بەو ئیرادە سەرسوڕهێنەرەی خۆتان جڵەوی ئەمانەتان گرتووە و خستووتانە ژێر کۆنتڕۆڵی خۆتانەوە، وەک مرۆڤ بە ئیرادە و ڕۆحانی ژیاون، فەرز و سوننەتەکانیشتان بەجێهێناوە، پلەی ژیانی ڕۆح و دڵتان گرتووەتە بەر و گیرۆدەی زرق و برقی جوانیە سەرنجڕاکێشەکانی ڕێگای دۆزەخ نەبوون، بگرە شانتان داوەتە بەر زەحمەتیەکانی سەر ڕێی بەهەشت و بەم جۆرەش هەوڵی پاراستنی خواویستی و ڕەبانیەتی خۆتان داوە. لە ئەنجامی ئەمانەدا هەر ئەوەندەی زانیت بوویتەتە هاونشینی پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیدان. پێم وایە هەر ئەم ڕازەشە لە پشت ئەو ئاوڕدانەوە پڕ سۆز و میهرەی حەزرەتی محمد المصطفی صلی اللە علیە و سلمەوە بە ڕووی ئەم کۆمەڵە دا کە نوێنەری ژیانەوەی دووەمن لە ئاخیر زەماندا و لە نێوەندی هەزار و یەک فیتنەدا هەوڵی بەرزکردنەوەی بەیداخی دینی موبینی ئیسلام دەدەن. لە کاتێکدا شەقام و بازاڕەکان هەروەکوو دۆڵەکانی دۆزەخ مرۆڤەکان پەلکێشی نێو خۆیان دەکەن و دەیانتوێننەوە ئەم مرۆڤانەی کە بوونی خۆیان دەپارێزن و دان بە خۆدا دەگرن و پێداگری دەکەن ئەوانن کە لە مەعەتی هاوەڵە بەڕێزەکاندا هەژمار دەکرێن ئەوان هاوەڵی پێغەمبەری خوان و ئەمانیش براکانی ئەوەتا ئەو سەردارە سەڵ الله عليه وسلم هەر لە سەردەمی خۆیدا تاسەمەندی خۆی بۆ ئەم مرۆڤانە دەرخستووە کە چەندین سەدەی دوای خۆی دێن و وەک بڵێ فەرموویەتی سەلام لە براکانم بەڵێ هەر دەڵێی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لەگەڵ هەموو سەدەکان بە تایبەتیش ئەم سەدەی خۆمان دەدوێت و دەفەرموێ کێ بەڵێنی پاراستنی دەم و دامێنیم بداتێ من دەبم بە کەفیلی بەهەشتی ئەو وتەیە ڕووی لە کەسانێکە کە تا بڵێی ئارەزوومەند و موشتاقی بەهەشتن تا بشڵێی عاشقی دیداری خوای گەورە و پێغەمبەرەکەین ئیدی ئەمانە لە ژێر ڕۆشنایی ئەم فەرمایشتە مژدە ئامێزەی پێغەمبەری خوادا عەلەیهی سەڵاتی وەسەلام هەنگاو دەنێن و بە پشتیوانی خوای گەورەش سەرکەوتوو دەبن. جا وەک لە بەرچاودایە پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام بە پوختترین دەربڕین ڕۆشنایی دەخاتە سەر ئەو ڕێگایانەی بەرەو بەهەشت دەڕۆن. بەم دەربڕینە کورت و پوختەیەش تابلۆی نمونەییترین تاک و کۆمەڵ دەکێشێ. ئێستا دەپرسین، داخۆ جێکردنەوەی حەقیقەتێکی هێندە دوور و درێژ لە دەستەواژەیەکی هێندە کورتدا، جگە لەوەی کە بدرێتە پاڵ فتانەتی اعظم، بە چ شتێکی تر لێک دەدرێتەوە؟ بەڵێ، سوڵتانی گوفتار هەر خۆیەتی و جوامع الکلیمیش هەر بە گوفتارەکانی ئەو دەوترێ. نوری نەمر. لە نووسینی، محمد فتحوڵا گولەن. خوێندنەوە، هیوا کۆیی. خوێندنەوەی ئایەت و حەدیس، محەممەد عەبدولغەنی. قسەکردن نیعمەتە. لە ڕاستیدا دەمی مرۆڤ کە بەهرەمەندی نیعمەتی دەربڕینە، ئەندامێکە نرخ و بەهای لە پێوانە نایەت، بەڵام کاتێ ئەندامێکی وا موبارەک لە خراپەدا بەکارهات، دەبێ بە زیانبەخشترین ئامراز و مرۆڤ بەرەو کارەسات و لەناوچوون دەبات. هەر دەمەکە مرۆڤ بەهۆیەوە دەتوانێ تەسبیح و تەقدیسی خوای گەورە بکات. فەرمانکردن بە چاکە و نەهیکردن لە خراپەش هەر لە ڕێی دەمەوە دەکرێت. مرۆڤ لە ڕێی دەمەوە پەڕاوی گەردوون و ڕاڤەکارە ئەزەلییەکەی کە قورئانی پیرۆزە، دەخوێنێتەوە و بۆ کەسانی تریشی باس دەکات. جاری واشەیە بە دەربڕین و گوفتارەکەی مرۆڤی بێباوەڕ دەهێنێتەوە نێو بازنەی باوەڕەوە، ئەمەش کارێک ئەنجام دەدات کە چاکتر بێت لە هەموو ئەو شتانەی خۆری بەسەردا هەڵدێ و ئاوا دەبێ، هەروەها مرۆڤ لە ڕێی دەمیەوە بەرز دەبێتەوە بۆ، اعلی العیلین، لە لوتکەی سیدقیەتدا تەخت دادەمەزرێنێ. بەڵام بیرمان نەچێ کە هەر ئەم دەمەش مرۆڤ بەرەو تیاچوون دەبا. ئەوەتا هەرچی کوفر و کوفرانە هۆکارەکەی دەمە. ئەوانەی پڕ بە دەم جنێو بە خوا و پێغەمبەرە پایەبەرزەکەی علیە الصلوة والسلام دەدەن، هەر لە ڕێی دەمەوە ئەم تاوانە قێزەوەنە ئەنجام دەدەن. هەرچی درۆ و غەیبەت و بوختانیش هەیە، هەر بە دەم دەکرێت. لەمەوە بیگرە تا ئەوەی مرۆڤ لە ڕێی دەمەوە دەکەوێتە نێو چاڵی درۆی موسەیلەمەوە، ئەوەتا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم تەنها یەک وشە دەفەرموێ و سەرنج بۆ لای یەک ئەندام ڕادەکێشێ، ئیدی ئەو تاکە وشەیە بە سەدان حەقیقەت کە تا ئێستا باس نەکراون و ئەو چەند لایەنەش کە لەسەرەوە باسیان ڕابرد هەر هەمووی لە خۆیدا کۆ دەکاتەوەو پێمان دەفەرموێ دەم لە ڕێگەی بازنەی ڕێگەپێدراوی خۆیدا بەکار بێنن تا منیش بەڵێنی بەهەشتتان بدەمێ. ئەمە بەو مانایە نایە کە دەمتان دابخەن و بۆ خۆتان لە گۆشەیەکدا دابنیشن، بەڵکو مەبەستی ئەوەیە کە لە بازنەی ڕێگەپێدراودا بەکاری بێنم. ئەدەب لە قسەکردندا. دەبینین پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام، ناوی ئەندامی مەحرەم ناهێنێ، بەڵکو لە شوێنیدا دەستەواژەی، لە نێوان دوو قاچ، بەکار دەهێنێ. ئەمەش خۆی لە خۆیدا یەکێکە لە دەرکەوتەکانی ئەدەبە بەرزەکەی. جا خۆ تەنانەت کاتێ لەو شتانەش.